چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای مشک و پشیلە دەبشەلیم پادشای هند بە بەدەبای فەیلەسوفی وت ئەم پەندەم بیست ئێستا پەندی ئەو پیاوەم بۆ باس بکە کە دوژمن لە هەموو لایەکەوە دەورەیان داوە کە لە ناوی ببەن ئەویش بە چاکەکردن و ڕێکەوتن لەگەڵ هەندێکیاندا خۆی بە ڕزگارەکە لە پاشان وازیان لێدێنێ و لێیان دوورەکەوێتەوە بەی دەباوتی دۆستی و دوژمنایەتی لەسەر بارێک ڕناوەستن دوورنیە کە دۆستایەتی لە ئەنجامدا بگۆڕێ بۆ ناحەزی و دوژمنایەتی دوژمنایەتی ببێ بە دۆستی و خۆشەویستی بۆ ئەمەش چەندین تاقیکردنەوە و ڕووداو هەیە. پیاوی ژیر لەگەڵ هەموو ڕووداوێکی تازەدا ڕایەت وەگونجێ، لەگەڵ دوژمندا بە دوژمنایەتی و نەبەردی و لەگەڵ دۆستدا بە نەرمی و چاکەکردن. لەگەڵ ئەوەشدا پیاوی ژیر جاری وا هەیە دوژمنی لە خۆی نزیک ئەکاتەوە و ڕێزی لێیەگرێ. لە کاتی ترس و دەنگ و چەڵەمەدا هەتا ڕزگاری ئەبێ. هەر کەسێ بەو جۆرە جووڵایەوە بە ئازایی سەر ئەکەوێ و ئەگا بە ئامانجی خۆی. ئەمەش وەکو سەرگوزشتەی مشک و پشیلە کە هەردووکیان ژیانیان لە مەترسیدا بوو، بەڵام بە چاکەکردن و ڕێکەوتن لەگەڵ یەکتر ڕزگاریان بوو. پاشا وتی، ئەوە چۆن بووە؟ بەیدەبا وتی، ئەگەر نەوەدارێکی گەورە هەبوو، لە بنکیدا کونی پشیلەیەک هەبوو کە پێیان ئەوت ڕۆمی و لە نزیک ئەوەوە کونی مشکێک هەبوو کە پێیان ئەوت فەرەیدوون. ڕۆژێ مشکەکە چووە دەرەوە، سەیری کرد پشیلەکە لەناو تۆڕی ڕاوکەرێکدایە. زۆری پێ خۆش بوو بەڵام کاو ڕیدایەوە لە دوایەوە سمۆرەیەک وەستا بوو سەیری سەرەوەی کرد کونە پەپوویەک لە سەر دارەکە هەڵنیشتووە مشکەکە زۆر ترسا ئەگەڕێتە دواوە و سمۆرەکەی خوا ئەگەر بەرای ڕازیان چەپدا بڕوا کونە پەپووی ڕفێنێ ئەگەر ئەچێتە پێشەوە پشیلەکە لە تۆڕەکەدای خوا وتی ئەمە کارە ساتێکی گەورەیە بەڵام مرۆڤی ژیر هەرگیز ناترسێ چونکە ژیری وەک دەریای بێ بنوایە کۆتایی نایەت. کارەسات و ڕووداو کار لە ژیری ناکەن و سەرکەوتن شاد و سەرخۆشی ناکا و سەری لێ تێک نادا. من ئێستا لەگەڵ ئەم پشیلەیەدا ڕێک نەکەوم ڕزگارم نابێ لە مردن. چونکە ئەویش وەک من مانەوەی لە مەترسیدایە. مشکەکە بە پشیلەکەی وت، ئەگەر ڕێگامەکەی و دڵنیام ئەکەی پەتەکانت دەقرتێنم و بەمە هەردووکمان ڕزگارەبین وەک کەشتی و مەلەوانەکانی کەشتێکە بەوان و ئەوان بەو ڕزگارە بن لە مەترسی دەریا. پشیلەکە وتی قسەت وەک ڕاست بێ وایە، ئەگەر تۆ ئەو کارەم لەگەڵ بکەی هەتا ماوم سپاست ئەکەم. مشکەکە وتی ئەوا لێت نزیکەبمەوە گشت پەتەکانە دەقرتێنم تەنها یەکێکیان نەبێ کە ئەویش خۆمی پێ لە تۆ ئەپارێزم. لە پاشا دەستی کرد بە قرتاندنی پەتەکانی پشیلە. کاتێ کە سمۆرە و کونەپەپوو ئەوەیان دی هیوایان بە مشکەکە نەماو ڕۆیشتن. مشکەکە بە سستی پەتەکانی قرتاند و پشیلەکە وتی، کوانێ پەیمانەکەت؟ ئەمە کاری پیاو چاک نییە. پیاوی چاک هەرگیز رقەبەرایەتیی ناکات و تەنها تۆزێک لە چاکە گەلێک خراپەی لە بیرەباتەوە. زاناکان و تویانە ناپاک زوو سزای ناپاکی خۆی وەرەگرێ. لێخۆشبوون بۆ ئەو نییە، بەتایبەتی ناپاکی لەگەڵ هاوڕێدا. مشکەکە وتی، هاوڕێ دوو جۆرن، دڵسۆز و ناچار. هاوڕێی دڵسۆز هەمیشە پەنای بۆ ئەبرێ، مرۆڤ لێیان دڵنیان، بەڵام ناچار پیاوی ژیر لە کاتی سەختیدا کاری خۆی پێ جێبەجێ ئەکات، هەندێک جاری تر خۆی لێ ئەپارێزێ و ئەوەی کە ئەچێتە لای، لەبەر ئامانجێکی تایبەتی یان کارێکی پەلەیە. لەگەڵ ئەوەشدا. هەر خۆی لێ پارێزێ. بزانە، هەموو ئیشێک کاتی خۆی هەیە و لە کاتی خۆیدا نەبێ ئەنجامی باش نابێ. من ئەو کاتە پەتەکانت بە تەواوەتی ئەقرتێنم کە بزانم ئاگات لە من نییە و بە کاری خۆتەوە خەریکی. لەو قسانەدا بوون ڕاوکەرەکە دەرکەوت. پشیلەکە وتی گیانەکەم، ئێستا هەوڵ بدە پەتەکانم بقرتێنە. مشکەکە بە چالاکی هەموو پەتەکانی قرتاند. پشیلەکە لە ترسی ڕاوکەرەکە بازی دایە سەر دارەکە. مشکەکەش خۆی کرد بە کونێکدا. ڕاوکەری هەژار بە دەماوی پەتە پچڕاوەکانی هەڵگرت و ڕۆییشت. لە پاشاندا مشکەکە لە پشیلەکە دوور کەوتەوە. پشیلەکە بانگی کرد ئەی هاوڕێی خۆشەویست بۆچی نزیک نابیتەوە هەتا پاداشتی چاکەت بدەمەوە؟ تۆ بزانە، ئەوەی هاوڕێیەک پەیدا بکا و لە دوایی دا وازی لێ بێنێ بەری هاوڕێیەتی نابینێ. برادەران سوودی لێ نابینن. مشکەکەوتی لەوانەیە دۆستایەتیەکی سەرزارەکی لە ژێرەوە دوژمنایەتی شاراوەی لەناودابێ کە بەهێزترە لە دوژمنایەتی ئاشکرا ئەوەی خۆی لەوە نەپارێزێ وەک ئەو پیاوەی بەسەردێ کە سواری کەڵبەی فیلی شێ دەبێ لە پاشان خەو ئەیباتەوە کاتێک ئاگادار ئەبێ لە ژێر پێیدا ڕاکشاوە فیلەکە بەسەریا ئەڕواوەی کوژێ مرۆڤی ژیر لەبەر سودی خۆی دۆستایەتی خۆی نیشانی هاوڕێ ئەدات ئەگەر مەترسی زیانی لێبکات گیانەوەری بێ زمان شوێنی دایکی ئەکەوێ لەبەر شیرەکەی وەک ئەوەی نەما وازی لێ دێنێ دوور نیە کە هاوڕێیان ناکۆکی لە ناویاندا ڕوو بدا و هیچ لە یەکتریش نەترسن چونکە بنچینەی کاری دوژمنایەتی نەبووە بەڵام ئەوەی کە هەر لە بناغەوە دوژمنایەتی پەتی لەگەڵ کەسێکدا هەبووبێ و لەبەر کارێک دۆستایەتیەک نیشان بدا لەگەڵ نەمانی کارەکەدا دۆستایەتیەکەش ونەبێ هەر وەکو ئاو کە بە ئاگر گەرم ئەبێ وەک ئاگرەکە نەما ئەگەڕێتەوە بۆ دۆخی جارانی و ساردەبێتەوە. تۆ گەورەترین دوژمنی بەرامبەر بە من، لەبەرئەوە پێویستیەک ناچار بووم لەگەڵتدا ڕێ کەوتم، ئێستا پێویستێک کە نەماوە، ئەترسم دوژمنایەتیەکەمان تازە بووبێتەوە، بۆ بێ دەسەڵات باش نیە کە لە دوژمنی بەهێز نزیک بێت، نازام تۆ کارت بە من چیە ئەوە نەبێ کە بمخۆی، زاناکان وتویانە ئەو هەژارەی کە خۆی لە دوژمنی بەهێز ئەپارێزێ لە ڕزگاریەوە زۆر نزیکترە لە کەسێکی خاوەن دەسەڵات کە بە دوژمنی هەژار لەخۆ بایی ئەبێ و هاتوچۆ یەکات، مرۆڤی ژیر لە کاتی ناچاریدا لەگەڵ دوژمنی ڕێگەکەوێ و کە هیچ چارەی نەما ئەچێتە لای. لە پاشاندا کە هەلی لە دەست کەوت خێرا لی دوورەکەوێتەوە. ئەو کەسانە دوورن لە کەوتنەوە. پیاوی ژیر و زانا پەیمانی ئاشتی و ڕێکەوتن لەگەڵ دوژمنیدا ئەباتە سەر. بەڵام هەرگیز بە تەواوی باوەڕی پێ ناکات. هەرچەندە کە خۆی لێ نزیک بکاتەوە هەرگیز لێی ئەترسێ و لە سەری پێویستە هەتا ئەتوانێ لێی دوور بێ و ئەمنیش دە دوورەوە ماڵاواییت لێ ئەکەم کە هەر خۆش بی. دەپشەلیم پادشای هیند بە بەیدەبای فەیلەسوفی وت پەندی تۆڵە سێنانم بۆ بگێڕەوە کە پێویستە خۆیان لا یەکتر بپارێزن بەیدەباوتی ئەگەرنەوە یەکێک لە پادشاکانی هند کە ناوی فەریدون بوو باڵندەیەکی هەبوو پیانەوت فەنزا ئەم باڵندەیە بەچکەیەکی هەبوو وەکو ئادەمی زاد قسەیە کرد پادشا زۆر سەری سوڕما بوو لێیان ژنی پادشا کوڕێکی بوو لە گڵ بەچکەکەدا هۆگری یەک بوون و هەمیشە بەیەکەوە یاریانە کرد لەبەر ئەوە پادشا زۆری خۆشەویستن ڕۆژێک کە بەیەکەوە یاریانە کرد بەچکەکە ڕیقنەی کرد بە سەر جلەکانیا مناڵەکە تووڕەبوو دای بە زەویدا و کوشتی کە فەنزا هاتەوە و کارە ساتەی دی هاواری کردوتی هاوار بۆ ئەو کەسەی کە ئەبێتە دۆستی پادشایان کە چاکە و پەیمانیان بەلاوە نییە لە کاتی کار و پێویستیدا نەبێ. ئیشیان لەسەر پاکانە و درۆ دامەزراوە، تاوانی گەورە ئەکەن و بە بچووک ئەیدەنە قەڵەم. لە سەر ئارەزوو ڕابواردنیان و کاری بچووک گەورە ئەکەن و هەژار قڕ ئەکەن لە بەر سوود و مانەوەی خۆیان. لە پاشا فەنزا پەلاماری کوڕە پادشای دا و بە دەنووک هەر دوو چاوی کوێر کرد. لە پاشاندا فڕی و بە سەر تەلاری کۆشکەکەوە نیشتەوە. کاتێ پادشا بەوەی زانی ئارامی لا نەما، بڕیاری دا کە بە فێڵ بیگرێ و لە نزیکیەوە ڕاوەستا و بانگی کرد، وەرە خوارێ ئەی فەنزا، وا لێت خۆش بووم. فەنزا وتی، ئەی پادشا، مرۆڤی ناپاک سزای خۆی هەر وەرەگرێ، بە جۆرێ لەوانەیە کا کوڕ و کوڕەزاشی ئەگرێتەوە. کوڕەکەی تۆ ناپاکی لەگەڵ بەچکەکەی مندا کردووە، منیش زوو سزام دا. پادشا وتی، بە خوا ناپاکیمان کرد تۆش تۆڵەی خۆتت لێ سەندین، ئیتر وەرە خوارێ با بە خۆشی ڕابێرین، چونکە ماف لە سەر هیچ لامان نەماوە. فەنزا وتی، من جارێکی تر نایەمەوە بۆ لای تۆ، چونکە زاناکان هەرگیز ڕێیان نەداوە کە کەسێک لە خاوەن کوژراوێکەوە نزیک بێ کە هێشتا تۆڵەی لێ وەرنەگرتبێ یان مافی لێ دەستگیر نەبووبێ، هەرچەندە خاوەن کوژراو قسەی نەرم بێت یان خۆی بە چاک نیشانی خوێنڕێژ بدا، ئەبێ زیاتر لێی بترسێ و دڵی لێ پیس بکا. چاکترین شت بۆ تۆ کە خۆت لە خاوەن کوژراو بپارێزی ئەوەیە کە لێی دوور بیت و لە هەڵمەت و فێڵی بترسی. زاناکان وتویانە مرۆڤی ژیر باوک و دایکی خۆی بە برادەر سەیر ئەکا، هەروەها براکانی بە هاوڕێ و ژنی بە هۆگر و کوڕانی بە یادکەرەوەی خۆی و کچانی بە دوژمن و خزمانی بە دۆست و خۆی بە تەنها و بێ کەس دانێ. منیش تەنها و بێ کەسم، بارێکی قورسم لە خەفەت لە لای ئێوە دەست کەوت کە کەس لە گەڵم هەڵناگرێ، بڕۆ خوات لە گەڵ. پادشا وتی، ئەگەر تۆڵەی خۆت لە ئێمە نەسەندایەوە، لە پێشا تۆ خراپەت دەربارەی ئێمە بکردایە وا بوو، بەڵام کە ئێمە لە پاشا خراپەمان دەربارەی تۆ کردبێ، گوناهی تۆ چیە و لە چیە ترسی؟ فەنزا وتی، بزانە کە زمان ناتوانێ هەموو کاتێ ڕاستی لە ناو دڵ دەربخا، دڵ چاکتر لە دڵ ئەزانێ نەک زمان. خۆت ئەزانی کە دڵم قسەی تۆ ڕوون ناکاتەوە، دڵی تۆ شەروایە. پادشا وتی، ڕق و کینە لای هەموو کەس هەیە، بەڵام مرۆڤی تێگەیشتوو پەروەردەی ناکا، بەڵکوو هەتا بتوانێ لە ناوی ئەبات. فەنزا وتی، ڕاست دەکەی، بەڵام لەگەڵ ئەوەشدا بزانە کە خاوەن کوژراوی ڕقاوی هەرگیز بەسەرهاتی لە بیر ناچێتەوە و ڕقی لە دڵدا هەر ئەمێنێ دەربارەی خوێنڕێژ پیاوی ژیر و دانا هەرگیز لە فێڵ و پیلانی دڵنیا نییە و ئەزانێ کە گەلێک دوژمن بە زۆرە ملێ ناگیرێن هەر وەک بە نەرمی ڕاوەکرێن وەکو فیلی دڕندەی کێو کە بە فیلی ماڵی ڕاوەکرێ و دێتە ژێر بار پیاوی زانا هەرگیز لە دۆست و برادەر وەڕز نابێ هەرچەندە کە لە خۆشی ئەترسێ و ئەم جۆرە خوا لە گیانلەوەرانیشدا هەیە. هەروەکو چاوم پێکەوتوە یاری کەران یاری بە سەگ ئەکەن و لە پاشاندا سەری ئەبڕن و ئەیخۆن، لەگەڵ ئەوەشدا سەگی تریان پێیە چاوی بەوە ئەکەوێ بەڵام هەر لەگەڵیان ئەگەڕێ و لێیان جوێ نابێتەوە. فەنزا وتی، ڕق لە هەموو شوێنێکدا ترسناکە، بە تایبەت لای پادشایان کە بە سزای زۆر ترسناک تۆڵە ئەسێنن، وەک کوشتن، لای ئەوان گەورەی و سەربەرزییە. پیاوی ژیر هەرگیز بە وەستانی ڕقەڵ ناخەڵەتێ، چونکە ڕق کە چاری نەبووە وەک پشکۆی شاراوە وایە کە سووتەمەنی لێوە دوورە و چاوەڕوانی هەلێکە کە بۆی هەڵکەوت وەک ئاگر کڵپە ئەسێنێ و ڕوا نە قسەی خۆش، نە پاڕانەوە، نە پاکانە هیچ شتێک ناکوژێنێتەوە جگە لە کوشتار و لەناوبردنی ژیان. لەگەڵ ئەوەشدا لەوانەیە کە کەسێکی خوێنڕێژی زۆردار جارێکی تر چاوەڕوانی گەڕانەوە بکا بۆ لای خاوەن کوژراو بە هۆی سامان و یارمەتییەوە، بەڵام من ناتوانم کارێکی وا بکەم کە ڕق و کینە لە دڵی تۆدا نەمێنێ بەرامبەر بە من. هەرچەندە گیانت بە دەستی منەوە بێ، وەک تۆ ئەڵێی من هەر لە ترس و دوودڵیدا ئەبم و هیچ چارەمان نییە جیابوونەوە نەبێ. پادشا وتی. هەموو شتێ لە سوود و زیان لەوە گەورە هەتا بچووک هەموو کاری ڕۆژگارن، دروست بوونی جیهان و ژیانی زیندەوەر و هاتن و لەناوچوونی هەموو گیانلەبەرێ و گەڕانی هەموو ئەستێرەی ئاسمان و مانەوەی زەوی هەمووی بەدەست ئەوە. ئەو کارەساتەی نێوانی ئێمە و تۆش هەر لە بناغەی کارەوە ڕۆژگار بڕیاری داوە من و تۆش هەردووکمان کاری دەستی ئەوین بە ئارەزووی خۆی ئەمانگێڕێ ئیتر نابێ گوێ بدەینە ئەو جۆرە کارانەی کە ئەو بۆی داناوین. فەنزا وتی، ڕۆژگار وەک تۆڵەی وایە، بەڵام مرۆڤی زیرەکی تێگەیشتوو خۆی لە خراپە هەرە پارێزێ و باوەڕی بە ڕۆژگاریش هەیە، بەڵام ڕێگای ڕزگاربوون و خۆپاراستن و نەبەردی و کۆشش بەرنادا. من ئەزانم کە قسەکانت دوورن لە ڕاستییەوە و کاری نێوانی من و تۆ هەر وا بچووک نییە، چونکا کوڕەکەت بەچکەی منی کوشتووە و منیش چاوی کوڕەکەی تۆم کوێر کردووە. ئێستا تۆ تەوێ بە فیڵ بمکوژی و گیانیش مردنی ناوێ و ژیان حەز لە مانەوە ئەکات. زاناکان وتویانە، گرانی بەڵایە هەروەها پیری، نەخۆشی، خەفەت، نزیکی دوژمن، دووری دۆست، ئەمانە گشتیان بەڵان، سەری هەموو بەڵایەکیش مردنە، هیچ کەس لە دڵی داماوی دڵ بریندار نازانێ وەک ئەوەی کە سزا و خەفەتی چەشتووە، من بەهۆی دڵی خۆمەوە لە دڵی تۆ چاک ئەزانم. پادشا وتی، ئەو کەسە بەکار نایە کە ناتوانێ بە سەر ڕقی خۆیدا زاڵ ببێ و هەرگیز یادی نەکاتەوە. فەنزا وتی، ئەو کەسەی کە ژێر پێی بریندارە هەر چەند کە سوور بێ لە سەر ڕۆشتن، هەر سکاڵاکا و پەرێشانە بە دەست ئازاری کولانەوەی برینیەوە. ئەوەی کە چاوی دێشێ هەر بیداتە بەر ڕەشەبا، زیاتر تووشی ئێش و ئازاری ئەکات. بەو جۆرەش خوێنڕێژ هەتا لە خاوەن کوژراو نزیکتر بێ، زووتر خۆی ئەدا بە کوشت. لەبەر ئەوە لە سەر پیاوی ژیر پێویستە کە خۆی لە گیروگرفت بپارێزێ. کاری خۆی لێک بداتەوە و تەنها پشت بە هێز و دەسەڵاتی خۆی نەبەستێ بە قسەی کەسانی ناپاک خۆی نەخاتە گێژاوی ترسەوە، چونکە ئەوەی کە پشتی بە ئازایی و هەوڵدانی خۆی بە تەنها ببەستێ وای لێ دێ کە ڕێگەی ترسناک بگرێتە بەر لە ئەنجامدا خۆی لەناو ئەبات و ئەوەی کە ڕێگەی تەواو بۆ خواردن و خواردنەوەی دانەنێ و ئەندازەی ژیانی خۆی نەزانێ و سنوری خۆی بباتە دەرەوە و پارو بە ئەندازەی دەمی ڕێک نەخا توشی گیرو گرفت و لەناو چوونە بێ وە ئەوەی کە بە قسەی دوژمن دەستخەڕۆ ببێ دوژمنی گیانی خۆیەتی کەس نازانێ کاری ڕۆژگار چۆنە و چی دێنێ و چی دەبا بەڵام پێویستە کە پیاو کۆڵ نەدا بە ئازایەتی و دەروون بەرزی کاری خۆی بکا و ئاگای لە خۆی بێ مرۆڤی ژیر هەتا بتوانێ باوەڕ بە کەس ناکا و ئەگەر شوێنی ڕزگار بوونی دەستکەوت لە ناو ترس و ناخۆشیدا نامێنێتەوە زانەکان و تویانە پێنج ڕەوشت هەیە لە هەر کەسێکدا هەبێ پەکی ناکەوێ یەکەمیان ئازار نەدانی هیچ زیندەوەرێ دووەمیان، هەستان و دانیشتنی جوان. سێیەم، دوورکەوتنەوە لە شوێنی خراپ. چوارەم، ڕەوشتی باش. پێنجەم، دەستپاکی و ڕاستی لە ئیش و کاردا. وە ئەگەر کەسێ ژیانی کەوتە مەترسییەوە، واز لە ماڵ و نیشتیمان و خێزان و هەموو شتێک دێنێ و هیوای هەیە کە لە پاشەڕۆژدا ئەوانی دەست بکەوێتەوە، بەڵام کە خۆی لەناوچوو، جارێکی تر ژیانی بۆ ناگەڕێتەوە. خراپترینی سامان ئەوەیە کە لێی خەرج نەکرێ. خراپترینی ژن ئەوەیە کە گوێ لە قسەی مێرد نەگرێ خراپترینی کوڕ ئەوەیە کە چاکەی دایک و باوکی لەبەر چاو نییە خراپترینی هاوڕێ ئەوەیە کە لە کاتی تنگانەدا سەری هاوڕێ شۆڕەکات و خراپترینی پادشا ئەوەیە کە پارێزگاری وڵاتی ناکاو بێتاوان لە زۆر و جەوری ئەترسێ خراپترینی وڵات ئەو وڵاتەیە کە پڕە لە ترس و سەختی و خۆشی و کامرانی و دڵنیایی تێدا نییە منیش دەرەدا لای تۆ هیچ خۆشی و حەسانەوەیەکم دەست ناکەوێ ئەی پادشا لە پاشان خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕووداو بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لەڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن تاوکات خواتان لەگەڵ.